تراکی پێنجەم بەو شێوەیە سیسیلیا خەوی لێکەوت لەگەڵ دەنگی گۆرانی ئەو جەژنە و سەمای چواردەوری دارسنەوبەرەکەدا خەوت کە لە قوڵایی قاتی خوارەوە وەک بڵقە بڵقێک دەگەیشتە لای هەنکی پیانۆی لێدەدا لە پڕێکدا خەبەری بووەوە لەوە دەچوو شەو بێ چونکە ماڵەکە بە تەواوەتی کپ و خامۆش بوو سیسیلیا چاوی کردەوە و گڵۆپی سەر جێگەکەی داگیرسان گوێی لە دەنگێک بوو لێی پرسی باش خەوتیت نیزانی کێ بوو نەکەس لەسەر کورسی بەردەم جێگەکەدا دانیشت بوو نەکەسیشی بینی بە پێوە لەسەر عەرزەکە وەستا بێ دیسانەوە دەنگەکە وتیەوە باش قوتیت سیسیلا بە چواردەوریدا ڕوانی سەری بەرز کردەوە و ئینجا زانی دەنگەکە لە کوێوە دێ تارماییەک لەسەر قەراقی پەنجەرەکە دانیشتبوو لەوێدا تەنها جێگای منداڵێک دەبوو تارماییەکە لاسیش نەبوو ئەی دەبێ کێ بێ کە سەنامۆکە بە دەنگێکی ڕوون و ئاشکراوتی مەترسە دیار نەبوو کچە یا قۆڕ بەڵام کراسێکی سپی درێژی لە بەردا بوو پێشی پەتی بوو سیسیلیاکەمێکی سیمای دەبینی چونکە تیشکی تیژی گوڵۆپی دارەکەی دەرەوە بەرەو ڕووی بوو باوەڕی بە چاوی خۆی نەدەکرد لەبەر ئەوە چاوی هەڵگڵۆفی بەڵام تارماییە سپی پۆشەکە هەر لە شوێنی خۆیدا دانیشت بوو کچ بوو یا کوڕ سیسیلیا لەوە دڵنیا نەبوو چونکە کەسەکە یەک تاڵقشتیە بەسەریەوە نەبوو لە دڵی خۆی داوتی کوڕە بەڵام زۆر ڕێشی دێ دەچوو کە پێچەوانەکەی بێ دیسانەوە میوانە پڕنهێنیە کەوتیەوە باشە ناتانی هەرهێندەم پێ بڵێ کە باش خەوتی دیاننا بەڵێ دەتوانم بەڵام تۆکیی ئارێڵ دیسانەوە سیسیلیا ناچار بوو چاوی هەڵبگڵۆفێتەوە ئارێڵ بەڵێ من ناوم ئارێڵە سیسیلیا سیسیلیا سەرێکی بۆ ڕاوەشان هێشتا نازانم تۆکی بەڵام ئێمە تا ڕادەیەک هەموو شتێک دەربارەی ئێوە دەزانین هەر کتومت وەک ئاوێنەیەک وایە وەک ئاوێنەیەک کوڕەکە خۆی چەماندەوە لەوە دەچوو پاژنە کتێب کەوێت بەسەر مێزی نووسینەکەدا ئێوە تەنها خۆتان دەبینن و بەس بەڵام شتەکانی لاکەی ئەو بەرنابینن سیسیلیا داچڵەکی ئەو کاتێک کە منداڵتر بوو زۆر کەڕەت لە حەمامەکەیاندا لە بەر ئاوێنەکەدا دانیشت و مەزەنەی جیهانێکی تری دەکرد کە لەو دیوی ئاوێنەکەەوە هەبێ تاو ناتاوێک لەو کاتانەدا کە خۆی ڕێک دەخست لەوە دەترسا کە کەسێک لەو دیوەوە هەبێت و لە شوشەکەەوە ئەم ببینێت و بە دزیەوە سەیری بکە لەوەش خراپتر هەندێ جار بیری بۆ ئەوە دەچوو کە ئەو کەسە لە ناکاودا لە ئاوێنەکەەوە بێتە دەرەوە و خۆی بڕفڕێ بداتە ناو حەمامەکەیانەوە ئەوجا لێ پرسی باشە تۆ قەت لەوە پێش هاتوویتە ئێرە زۆر بە جددی سەری بۆ لەقان ئەی چۆن داهاتیتە ژوورەوە سیسیلا ئێمە دەچینە هەموو شوێنێک باوکم دەرگاکە دادەخات لە زستانانیشدا هەموو پەنجەرەکان دادەخین قسەکەی پێبڕی وتی ئەو شتانە نابنە ڕێگر بۆ ئێمە کام شتانە مەبەستم لە دەرگای داخرا و شتی وایە سیسیلیا زۆر باش بیری کردەوە ڕێک لەوە دەچوو کە فێڵێک لە فێڵەکانی فلیمێک ببینێ فلیمەکەی گەڕاندەوە بۆ دواوە و دیسانەوە تەماشای هەمووی کردەوە تۆ هەر دەڵی ئێمە بۆ ئێوە هێندە زۆرن سەرێکی بۆ لەقان بەڵێ هەر زۆر زۆرین وا هاتین بەڵام سیسیلیا تااقەتی ئەو هەموو مەتەڵ و نهێنیە کاریانەی نەبوو وتی پێنج ملیارد کەس لەسەر ئەم زەویە دەژی جگە لەوەش لە شوێنێکدا هێندەم خوێندوەتەوە کە تەمەنی ئەم زەویە پێنج ملیارد ساڵە تۆ قەت بیرت لەوە کردوتەوە بێگومان ئێوە دێن و دەڕۆن چی دوت زۆر بە ئاسانی هەموو چرکەیەک کۆمەڵێ ساوای تازە بەهۆی خودداوە پێدەنێنە ناوبوونەوە هەر لە جادوو دەچێ هەموو چرکەیەکیش هەندێک خەڵک ون دەبن سیسیلیا بە ڕیزی درێژ درێژ لە ڕیزەکەدا دێنە دەرەوە سیسیلیا هەستی کرد کوڵمەکانی گەرم داهاتون وتی تۆ خۆ دیت و دەڕۆی زۆر بە دڵنیاییەوە سرە بچکۆلە کەچەڵەکەی بۆ ڕاوەشان تۆ دەزانی ئەم ژوورە کاتی خۆی ژووری نووسنی باپیرەت بووە بێگومان ئەوە دەزانم بەڵام تۆ لە کوێ ئەو دەزانی ئارەل کەوتو بووە قاچە فرتێ بەلای سیسیلیاوە هەر لە بووکە شوشە دەچوو کوڕەکە لە ویاداوتی کەواتە دەستمان پێکرد زەحمە نەبێ دەستمان بەچی کرد تۆ هێشتا پێت نەگوتم باش خەوتی دیاننا بەڵام لەگەڵ ئەوەشدا دەستمان پێک هەمیشە لە سەرەتادا کەمێک کاتی دەوێت تا بە تەواوی دەچینە ناو بابەتێکەوە سیسیلیا هەناسەیەکی هەڵکێشا و بە بێزاریەکەوە فڕیدایە دەرەوە تۆ وەڵامت نەدامەوە تۆ لە کوێوە دەزانی ئەم ژوورە کاتی خۆی هی باپیرەم بووە ئارێڵ لە دوایەوە وتیەوە تۆ لە کوێوە دەزانی ئەم ژوورە کاتی خۆیی باپیرم بووە بەڕاست لە کوێوە ئەو دەزانی ئەو هەر خەریکی لە قەفرتەی خۆی بوو سیسیلیا ئێمە هەر لە سەرەتای کاتەوە لێرەدا بووین ئەو کاتی باپیرەت منداڵ بوو جەژنێکی تەواو بە سەختی تووشی نەخۆشی هەوکردنی سیەکانی بوو لە جێگادا کەوت ئەو کاتە هێشتا هیچ دەرمانێکی وانە دۆزرابووەوە کە سوودێکی باشی هەبێ ئەو کاتەش تۆ لێرە بووی سەرێکی بۆ لەقان هەرگیز چاوە ماتەکانی باپیرتم بیر ناچێتەوە هەر لە دوو زەڕنا قوتەی بەجێ ماو دەچوو سیسیلیا هەناسەیەکی هەڵکێشاوتی دوو زەڕنا قوتەی بەجێ ماو سیسیلیا تەماشایەکی کرد و بە پەلەوتی بەڵام ڕزگاری بوو دواتر بە تەواوەتی چاک بووە بەڵێ بە تەواوەتی چاک بووە زۆر بە خێرایی فرتەی کرد و لە ماوەی چاوتروکانێکدا لەسەر قەراقی پەنجەرەکە بە پێوە وەستا کەم تا زۆر بەژنی هێندەی درێژی پەنجەرەکە دەبوو سیسیلیا بەهۆی ڕووناکیە تیژەکەی بەرامبەریەوە هێشتا نەی دەتوانی بە ڕوونی دەموچاوی ببینێ بەبێ ئەوەی بێتە خوارەوە بۆ سەرمێزی نووسینەکە چۆن توانی ئاوها هەستێتە سەر پێ لەوە دەچوو کە ئەو توانایەکی سەیری هەبێت و نەکەوێتە خوارەوە پاشان وتی شوانەکانی ناو کێڵگەکەشم لە یادا سیسیلیا ئەو دێڕانەی بە خەیاڵدا هات کە نەنکی لە ئینجیلەوە بۆی خوێندبووەوە وتی ڕێز و شکۆ بۆ خودای ئاسمان و سەرزەوی بابا ڕەزامەندی خوددا ئاشتی بۆ مرۆڤ بێ مەبەستت لەوەیە بەڵێ دەسەڵاتداری ئاسمان لەوێدا بە کورسێکی تەواو ئەوەمان دەوتەوە بە هیچ جۆرێک بڕوات پێ ناکەم ئاڕێل سەری لار کردەوە و لەو کاتەدا سیسیلیا کەمێک باشتر دەموچاوی بینی هەر لە دەموچاوی یەکێک لە بووکەکانی ماریانا دەچوو ئارێڵ وتی چەندە گوناحیت چونکە نەخۆشم سری بۆ ڕاوەشان مەبەستم لەوەیە ڕەنگە ناخۆش بێت کە قسە لەگەڵ کەسێکدا بکەیت و باوەڕی پێنەکەی ئاوها ئەرێ ئەوە ڕاست نییە کە دەڵێن ئێوە هەندێ جار هێندە گومان دەکەن کە ناوەتان بە تەواوی ڕەش هەڵدەگەڕێ سیسیلیا دەموچاوی ترشان بەسەر یەکدا ئارێڵ هەروە بۆ دڵنیایی وتی من هەروە پرسیارێکم کرد و هیچی تر ڕاستە هێندەمان بینیوە کە مرۆڤ بێت شێوەیەک دێن و دەچن بەڵام بەڕاستی نازانین چ جۆرە هەستێک دەبێ گەر لە لەش و خوێن پێک هاتبی سیسیلیا لەسەر جێگەکەیدا ڕووی لێوەر چرخان بەڵام ئارێڵوازی نەهێنا تۆزێک ناخۆش نییە کە هێندە بەگومان بی لەوەش ناخۆشتر ئەوەیە کە ڕاستەوڕاست درۆیەک بدەی بە ڕووی کچێکی نەخۆشدا ئارێڵ دەستی بردە لای دەمیەوە و هەناسەیەکی هەڵکێشا سیسیلیا فریشتەکان درۆ ناکەن ئەوجا ئەو کۆتە هەنا ساڵ کێشە بۆ تۆ بەڕاستی فریشتەی بۆ ماوەیەکی کەم سەری بۆ لەقان وەک ئەوەی فریشتەی شتێک نەبێ کە شانازی پێوە بکرێ یەکسەر سیسیلیا کەمێک هێمن و وریا بووەوە پاش چەند چرکەیەک ئەو جاوتی من هەر لە سەرەتاوە لەو بڕواایەدا بوو وایە بە تەواوەتی ڕاستە بەڵام نەموێرا پرسیار بکەم چونکە نەم دەزانی ڕاستم یان هەڵا لە ڕاستیدا خۆشم دڵنیا نیم لەوەی کە باوەڕم بە فریشتە هەیە یان نا دەستێکی بۆ ڕاوەشاند و بە فیزێکەوە قسەکەی ڕەتکردەوە بە بڕوای من باشترێکە واز لەو یاریە بهێنین باشە چی دەبوو ئەگەر من بموتایە دڵنیانیم لەوەی بڕوان بە تۆ هەبێ ئەو کاتە مەحاڵ بوو بیسەلمێنین کامان ڕاست دەکەین هەروەک بیەوێ نیشانی بدا کە فریشتەیەکی چاک و ساغا خۆی هەڵدایە سەر مێزی نووسینەکەی بەردەم پەنجەرەکە و لەم سەرەوە بۆ ئەو سەری مێزەکە دەڕۆشت و دەگەڕایەوە یەک دوو جارێک وا هاتە بەرچاو کە هاوسەنگی خۆی لە دەست بدا گەوێتە خوارەوە بەڵام هەموو کەڕەتێک ڕێک پێش ئەوەی بکەوێتە سەر زەویەکە خۆی ڕاست دەکردەوە کەڕەتێکیشیان وا هاتە بەرچاوی کە چرکەیەک دوای ئەوەی بە تەواوەتی هاوسەنگی خۆی لەدەستدا خۆی بگرێتەوە